ئامی لەگەڵ هورمهەبدا ڕێکەوتبوو کە لە دوای مردنی توت ئانخ ئامون کڵاوی پاشایەتی میسر بکاتە سەرخۆی بۆیە لەبەرەوەی کە زووتر ئەو کڵاوە بکاتە سەرخۆی و لەسەر تەختی پاشایەتی دابنیشێت، مەراسیمی و ڕێوڕەسمی ماتەمینەکەی توت ئانخ ئامونی کورت کردەوە و شارەزایانی مۆمیاکاری تەبەسی ناچار کرد کە زووتر لاشەی فیرعەونی مردوو مۆمیایی بکەن و گۆڕەکەی فیرعەونی بە ناتەواوی هێشتەوە کە بەپێی نەخشە گۆڕێکی گەورە بوو لە ئاکامدا گۆڕی توت ئانخ ئامون بە پێچەوانەی ئارامگەی فیرعەونە گەورەکان بچووک بووە و هەرچیەک زێڕ و زیو و شتومەکی گرانبەهای کە فیرعەون بۆ ئارامگەکەی خۆی دانابوو کە لە جیهانی تردا لەگەڵیدا بێ ئامی دەستی بەسەرداگرت بەڵام مەرجی سەرەکی ڕێکەوتنەکەی هورم هەبوو ئامی ئەوە بوو کە ئامی کارێک بکە کە شازادە خانم باکتامون ببێتە ژنی هورم هەب بۆ ئەوەی ئەو هرم هبەی کە لە کاتی لەدایک بووندا لە تەویلەیەک هەنگاوی نایە دنیاوە و نێوان پەنجەکانی ڕیخی پێوە بوو بتوانێ لە دوای مەرگی ئامی ببێتە پاشای میسر و جێی فیرعەونە گەورەکانی سەرزەمینی ڕەش بگرێتەوە ئامی بۆ ئەوەی شازادە خانم بکاتە هاوسەری هرم هب لە تەبەزدا لەگەڵ کاهینەکانی پەرزگەی ئامدا گفتوگۆی کرد و بە هاوکاری ئەوان پیلانێکی داڕشت کە بڕیار بوو بەم شێوەیە جێبەجێ بکرێ لەو ڕۆژەدا کە هورم هەپ لە دوای گەڕانەوە لە سووریا بە ناوی سەرکەوتویەکی گەورەوە چێتە پەرزگای ئامون شازادە خانمی باک تامۆنیش بە ئارایشتێکی وەکو ئارایشتی سەخمەتی خوای جەنگ لەوێدا ئامادە ئەبێ و لە دوای کۆتایی هاتنی ڕێوڕسمی ئاینی کاهینەکان لە پرزگاک ئەچنە دەرەوە و یەکێک لەوان بەر لە چوونە دەرەوە گۆزێک لە نێوان هورم هەب و شازادە خانمدا ئەشکێنێ کە لەو ڕۆژەدا بووەتە خوای جەنگ و پاشان پەرەزگاکە بە تەواوەتی چۆڵەبێت و هورم هەب لەوێدا لەگەڵ شازادە خانمدا ڕائەبێرە و بە ڕابواردن لەگەڵ خوای جەنگدا لە ناو پەرەزگاکە هورم هەبیش ئەگاتە پلەی خوایەتی و ئەبێتە خوای جەنگ کاهینەکان بەهۆی پێوتنی ئامیەوە ئەیانوت پێویست ناکا کە گۆزە لە نێوان ئەم دوو کەسەدا بشکێنرێ چونکە خویەکان بۆ ئەوەی لەگەڵ یەکتریدا کۆ ببنە و ببنە ژن و مێرد پێویستیان بە گۆزە شکاندن نییە و شکاندنی گۆزە تەنها بۆ تاکەکانی مرۆڤە و شایانی خویەکان نییە چونکە پلەوپایی ئەوان لە گۆزە شکاندن گەورەترە سەرڕای ئەوەش لەبەر ئەوەی کە ئەو دوانە لە ناو پەرزگەکەدا ڕائەبێرن و یەکێک لەوان خی جەنگە ئیتر خۆ بەخۆ ئەبنە ژن و مێرد ئامی وای زانی کە بەم پیلانە ئەتوانێ شازادە خانمی باکتامون بکاتە هاوسەری هورم هەب چونکە کاتێک کە شازادە خانم لە پەرستگایەکی چۆڵدا لەگەڵ هورم هەبدا کە پیاوێکی باڵا بەرز و چوارشانە و بەهێزە خۆی بە تەنها ببینێتەوە ئیتر ناتوانێ بەرگری بکات و ناچار خۆی ئەخاتە باوەشیەوە، بەڵام شاژن نەفرتیتی بەهۆی ئەو ڕقەی کە لە هورم هەبی هەبوو، باسم کرد کە هۆی ئەو کینەیەکی بوو، نەیەویست کە شازادە خانم باکتامون ببێتە ژنی هورم هەبوو، بەردەوام لە لای ئەو بە خراپە باسی هورم هەبی ئەکرد و بەتایبەتی لە بارەی نزمی و سووکی نەژادەکەیەوە بۆ شازادە خانم ئەدوا و ئەیوت، تۆ لە نەژادی خوایەکانی، لە کاتێکدا کە ئەم پیاوە کاتیەکە لە دایک بووە، نێوان پەنجەکانی ڕیخی پێوە بووە و ئەگەر ئەو لەگەڵ تۆدا ڕابێرێ خوێنەکەت پیسە بێت و چیتر کەس تۆ بەنەوەی خویەکان نازانێ پاشان ئەم دوژنە پیلانێکیان داڕشت کە تەنها کینە و پیلانگێڕی ژن ئەتوانێ ئەو پیلانە جێبەجێ بکە چونکە کاتێک کە ڕۆحی ژن پڕ بوو لە کینە ئیتر تێبینی هشتێک و تەنانەت تێبینی خۆشی ناکات و هەموو بەرژەوەندی سیاسی و ئابووری و کۆمەڵایەتەکانی بە قوربانەکە. بەر لەوەی کە بڵێم پیلانەکەی ئەم دوو ژنە چی بوو ئەبێ ئاماژە بەوە بکەم کە کاتێ سوپای هاتی لە سووریادا داوای ئاشتی کرد من پێم سیر بوو من بەو زانیاریانەی کە لەبارەی سەرسەختی و ورەی هاتیەکانەوە هەم بوو چاوەڕوانی ئەوە نەبووم کە ئەوان لە سووریادا داوای ڕاگرتنی شەڕ بکەن چونکە ئەگەر لە دە شەڕی تری سووریادا ئەوان شکستیان بخواردایە هیچ زیانێک لە وڵاتەکەی ئەوان نەئەکەوت لەبەر ئەوەی سووریا نیشتیمانی ئەوان نەبوو ئەگەر هورم هەب لە سەرکەوتنەکانی خۆی لەخۆبایی نەبوایە وەکو من پێشنیارە ئاشتەکەی هاتی لەلا سەیرە بوو بەڵام ئەو جگە لە لە خۆبایی بوونەکەی ئەشێویست ئاشتی بکە بۆ ئەوەی بتوانێت بگەڕێتەوە بۆ تەبەس و فریای کارەکانی خۆی بکەوێت و شازادە خانم بکاتە هاوسری خۆی نەفرتیتی لە سەردەمی ژیانی مێردەکەی خۆیدا دەسەڵاتێکی زۆری هەبوو مەرگی ئەخناتون لە پڕێکا دەسەڵات و تواناکەی ئەوی لە ناو برد بەڵام جوانەکەی هەرمایەوە و ئەو بڕیاری دابوو کە سوود لە جوانەکەی خۆی وەربگرێت و لەبەر ئەوەش کە ئەی بینی هورم هەب بەهێزترین پیاوی میسرە ئەیویست سەرنجی ئەو بۆ لای خۆی ڕابکێشێ بۆ ئەوەی هەم لەزەت لە ڕابواردنەکەی بکات و هەمیش دەسەڵات و توانای ڕابردووی خۆی بەهۆی هورم هەبەوە بەدەست بهێنێ بەڵام هورمهەب کە لە ئارەزووی ڕابواردن لەگەڵ باک تاموندا بوو کاتێک کە ئەبینێ نەفرتیتی خۆی لێ ئەهێنێتە پێشەوە لە خۆی دووریەخاتە و ئاشکراشە کە هیچ بێڕێزی نواندنێ بەرامبەر بە ژنێکی جوان وەکو ئەوە نییە کە ئەو خۆی بخاتە بەردەست پیاوێکەوە کەوا ئەزانێ ئەویش ئەوی خۆشەوێ کەچی بە پێچەوانەوە پیاوەکە ئەوی نەوێت. نەفرتیتی لەو ڕۆژە و کینەی هورم هەبی لە دڵی خۆیدا پەروەردە ئەکرد و لەبەرەوەی کە ژنێکی جوان بوو کۆمەڵێ لە پیاوەکانی دەرباری میسر کە بەردەوام لە کۆشکدا ئەیان خوارد و ئەیان خواردەوە و هیچ ئیشێکیان نەبوو بە دوای سەرگەرمیەکدا گەڕان کە خۆیانی پێوە خەریک بکەن دەوریان لە نەفرتیتی دا و ئەو توانی کە لە دەربارەی توت ئانخ ئاموندا دەربارێک بۆ خۆی پێک بێنێ هەروەها سوودی لە غروری سروشتی شازادە خانم وەرگرت و لە ژێر کاریگەرێتی پێوتنەکانی نەفرتیتی کە شازادە خانم باکتامون لە نەژادی خویەکانە باکتامون وای لێهات کە تەنانەت لە کاتی خۆشۆردنیشدا ڕێگەی نادا کەس دەست لە لەشی بدات و ئەیوت دەستی کەنیزەکان نابێ لە لەشی من بکەوێت و کەس نابێ هەنگاو بنێتە سەر سێبەرەکەی من چونکە من لە خویەکان و سێبەری من سێبەری خویەکە شازادە خانم هەتاوەکو ئەو کاتە کچێنەکەی خۆی پاراستبوو ئەیوت لە میسردا کەس شایەنی هاوسەرێتی منی نییە من لەو باوەڕدام کە بە کچێتی مانەوەی باکتامون ببووە هۆی ئەوەی کە ئەو خانمە کەمێک لە هەستەکانیدا تووشی کەم و کوڕی بووبێ چونکە کچی گەنج ئەگەر مێرد نەکات و تەمەنی لەو تەمەنە تێپەڕێ کە کچەکانی تر تایدا شووەکەن بە هۆی پاڵەپەستۆی عازەبێتیەوە تووشی هەندێ بیرکردنەوە بێ کە هزری پەرت و بڵاوەکە نەفرتیتی مێشکی شازادە خانمی بەوە پڕ کردبوو کە ئەو بۆ ئەوە دروست بووە کە میسر لەو کەسانە ڕزگار بکا کە لە خەڵکی ئاسایین و نیازی پاشایەتی کردنیان هەیە و بە ئەوی وتبوو کە میسر لە ڕابردوودا شاژنێکی هەبووە کە ناوی هاچپ سوود بووە و ڕدێنی دەستکردی بە چەناگەیەوە ناوە و کلکی شێری بە پشتی خۆیەوە کردبوو وڵاتی بەڕێوە ئەبرد و هەموان گوێڕایەڵی فەرمانەکانی بوون بۆیە ئەویش ئەبێ لە ئایندەدا ببێتە شاژنێکی بەتوانای میسر من وا بیرەکەمەوە کە لەگەڵ ئەو هەموو خراپ لێوتنەی کە نەفرتیتری لە لای شازادە خانم باکتامون لە هورم هەبی ئەکرد ئەو کچە گەنجە لە دڵەوە هرم هەبی پەسەند دەکرد، بەڵام نەیەتوانی تەحەمولی سەرزەنشتی نەفرتیتی و خەڵکی تر بکات و خۆی بە دەست پیاوێکەوە بدا کە هەموو ئەیانزانی لە نەژادێکی بەرز نییە و من وازانم کە لەبەر ئەوەی نەفرتیتی کچی ئامی بوو ئەو پیاوە واتە ئامی پیلانەکەی خۆی و هرم هەبی لە لا باس کردبوو پێی وتبوو کە ئێمە هەردووکمان بە نیازین لە میسردا پاشایەتی بکەین و نەفرتیتی بۆی دەرکەوتبوو کە یەکێک لە مەبەستەکانی ئەم پیلانە ئەوەیە کە هرم هەب ببێتە هاوسەری باکتامون و ئەو دەم نەفرتیتی هۆش و جوانەکەی خۆی بەکارخست بۆ ئەوەی ئەو پیلانە سەر نەگرێ وە کاتێک کە ژنێکی هۆشیاری وەکو شاژن نەفرتیتی بڕیاری جێبەجێکردنی پیلانێک بدا ئیتر لە داسی گالیسکە جەنگەکان تیشتر و ترسناکترە بێ چۆنێتی ئاشکرابوونی پیلانەکەی ئەم دوژنە بەم شێوەیە بوو کە کاتێ هورم هەب هاتە ناو تەبەسەوە جوابی بۆ شازادە خانم نردبوو کە ئەمەوێت چاوم پێت بکەوێ بەڵام شازادە خانم ڕێگەی نەدابوو لە کاتی شەودا هورم هەب کە ساڵەها لەو ئارەزوەدا بوو چاوی بە شازادە خانم بکەوێ ئەیەوێت بچێتە ماڵیان و کاتێک کە لە خانوەکەی باکتامون نزیک ئەبێتەوە بە سەرسوڕمانەوە ئەبینێ کە یەکێک لە پایە بەرزانی وڵاتی هاتی ئەچێتە خانوەکەی باکتامونەوە و هەرچەند لەوێ ئەوەستێ ئەو لەو خانوە نایەتە دەرەوە هورم هەپ هەرچەند بیرەکاتەوە کە ئایا پایە بەرزێکی هاتی چ ئیشێکی بە باکتامون هەیە عقلی بە هیچ شوێنێ ناگات و ئامی ئاگادارەکاتەوە و لەگەڵ ئامیدا هەر ئەو شەوە ئەچنە ماڵی باکتامونەوە و ئەو بەندەی کە بۆ چوونە ژوورەوە ڕێگەیان لێگرێ ئەکوژن و هورم هەب کاتێک کە ئەوێ بەرپرسەکەی هاتی دەستگیرکە ئەو پیاوە وەکو ئەو کەسانی کە متمانیان بە دەسەڵاتی خۆیان هەیە بە جۆرێک بە توڕەیەوە لەگەڵ هورم هەبدا ئەدوێ و باسی پەیمانی ئاشتەکانەکە کە هورم هەب ناچارە بێ وازی لێ بهێنێ چونکە لە کاتی ئاشتیدا هیچ بەڵگەیەکی بۆ دەستگیرکردنی ئەو نەبوو ڕۆشتنی پایەبەرزێک یان یەکێکی ئەو وڵاتە بۆ ماڵی ئەو خاتونە ئەویش بە ڕەزامەندی خودی شازادە خانم بە تاوان لە قەڵەم نادرا بەڵام لە دوای وازدێهێنانی ئەو پیاوە هاتیە خانووەکە ئەپشکنن و لە ناو خۆڵەمێشی چێشخانەکە چەند لەوحەیەک ئەدۆزنەوە کە دەرکەوت لەلایەن پاشای هاتیەوە لە وەڵامی نووسراوەکانی شازادە خانمی باکتامون و نێردرا بوو کاتێک کە ئامی و هورم هەب لە ناوەڕۆکی ئەو لەوحانە ئاگادارە بنەوە بە جۆرێک سەرسوڕما و هەراسان ئەبن کە لە دەوری خانووەکەی باکتامون و شاژنی پێشوو نەفرتیتیدا پاسەوان دائەنێن و پاشان هەر لەو شەوەدا دێنە خانووەکەی منەوە کە باسم کرد لە گەڕەکی هەژاران بوو پێشتر هی مزگەرێک بوو موتی خزمەتکارەکەی من ئەو خانووەی کە لە شەڕی ناوخۆی تەبەستدا وێران ببوو بەو کانزایانە چاکردبووەوە کە کاپتا لە سووریاوە بۆی ناردبوو کاتێک کە هورم هەبوو ئامی هاتنە ماڵەکەی منەوە خۆیان نەناساند و دەم و چاویشیان دەمامک دابوو من کە لە دوای گەڕان و لە سووریا و هاتنم بۆ تەبەز شەوان نەمەتوانی بنوم ئەو شەوەش بەخەبەر بووم کە دەنگی لێدانی دەرگاکە هات موتی بە بۆڵە بۆڵەوە چونکە لە خەو ڕاپەڕی بوو ڕۆیشت و دەرگای کردەوە من کە لەو باوەڕدانە بووم لەو کاتی شەوەدا هورم هەبوو ئامی بۆ ماڵی من بێن وامزانی هاتونە من بۆلای نەخۆشێک ببەن کە وەزعی خراپە بەڵام لە دوای ئەوەی کە ئەو دوو کەسەم بینی بە موتیموت چرا گەورەکە هەڵبکە بۆ ئەوەی هۆدەکە ڕووناکتر بێتەوە و شەرابیشمان بۆ بهێنێ هورم هەب بە منی وت کە ئەبێ موتی بکوژیت چونکە دەموچاوی ئەوی بینی بوو من ئەو قسەیەم پێ سەیر بوو چونکە هەرگیز هورم هەب کەسی بە تاوانی بینینی دەموچاوی نەئەکوشت و من پێم وت کە دڵنیا دەکەمەوە کە ئەم ژنە دەموچاوی تۆی نەبینیوە چونکە چاوی ئەم ژنە لە ڕۆژی ڕووناکدا ئەوەندە کزە کە ناتوانێ لە مەودایەکی نزیکەوە ئەسپێکی ئاوی ببینێ جا نەخوازە ئەوەی کە شەو بێت و دەموچاوی خەڵکی ببینێ. بۆیە وتم شەرابەکەت بنۆشەوە و ترسی ئەم ژنەت نەبێ دوایش بۆمی بگێڕەوە کە چی بووە کە تۆ و ئامی بەم شەوە هاتوونەتە ئێرە ئایا ناساغن و نەخۆشیەک هەڕەشەتان لێکە کە بەم نیوەشەوە ڕێگەی ماڵی منتان گرتۆتە بەر کورم هەبوتی من نەخۆش نیم و هیچ مەترسیەکیش هەڕەشەم لێناکە بەڵام میسر لە مەترسیەکی گەورەدایە و سینۆ هەتەوە بێ ڕزگاری بکەی ئامیش قسەکەی هورمهەبی سەلماند و وتی سینۆهە نەک تەنها هەر میسر لە مەترسی گەورەدایە بەڵکو خودی منیش تووشی مەترسی بوومە و تەنها تۆ ئەتوانی میسر و هەروەها منیش لەو مەترسیە قوتار بکەی و بۆیە من و هورمهەب لەم کاتەدا هاتوینەتە لای تۆ بۆ ئەوەی یارمەتیمان بدەی من پێکەنیم و دەستەکانم جوڵاندەوە وتم وەکو ئەبینن دەستەکانم زێڕ و زیویتیانە و لە ماڵی دنیا هەرچیەکم لە میسردا هەبوو یان لە شەڕی ناوخۆی تەبەزدا دەرخواردی خەڵکیمدا ویان دامە هورم هەب کە لە جەنگی سووریادا خەرجی بکات و ئەمڕۆ هیچ شتێکم بۆ نەماوەتەوە کە بتوانم بەهۆیەوە یارمەتیتان بدەم پاشان هورم هەب ئەو لەوحانەی نیشاندام کە لە خانووەکەی باکتاموندا دۆزیبویانەوە و ئەگەرچی ئەو لەوحانە وەڵامێک بوو کە پاشای هاتی شۆبیل و لیۆما بۆ شازادە خانمی ناردبوو بەڵام بە پێچەوانەی ئەو وەڵامانی کە تیایدا نووسرابوو دیار بوو کە شازادە خانم چی بۆ پاشای هاتی نووسی بوو چونکە لە سەتای هەر وەڵامێکدا ناوەڕۆکی نامەکەی باکتامون دووبارە ئەبووەوە دیار بوو کە باکتامون لە نامەکانی خۆیدا بۆ پاشای هاتی نووسی بوو کە من کچی فیرعەونی گەورەم و زۆر جوانم و لە میسردا کەس نییە کە شایانی هاوسەرێتی من بێت و بیستومە کە تۆ چەند کوڕێکی گەنجت هەیە و یەکێک لە کوڕەکانی خۆت بنێرە میسر بۆ لای من بۆ ئەوەی گۆزەی لەگەڵدا بشکێنم و ئەو ببێتە هاوسەری من و لە دوای گۆزەشکاندنەکە ئەبێتە هاوسەری من و شەریکی فەرمان ڕەوایکردنی من لە میسردا وە لە دوای مەرگی ئێمە مناڵەکانمان لە میسردا پاشایەتیەکەن. لە نامەکانی پاشای هاتیە وا دەرەکەوت کە کاتێ شوبیلۆلیۆما یەکەمین نامەی شازادەخانمی میسری بەدەست گەیشتووە، ئەوەندە ئەو نامەی پێ سەیر بووە کە کەوتبووە بیری ئەوەی کە لەوانەیە نیازی فریودانی ئەویان هەبێت و گاڵتەی پێ بکەن و بە دزیەوە نوێنەرێکی نارد بۆ میسر کە بزانێ ئەو نامەیە ڕاستە یان نا و لە دوای ئەوەی کە نێردراوەکەی ئەو بە نهێنی لە میسردا لەگەڵ شازادەخانمدا چاویان بە یەکتری ئەکەوێت و ئەزانێ کە نامەکە ڕاستە باک تامون بەهۆی ئەو نوێنەرەوە نامەیەکی تر بۆ پاشای هاتی ئەنووسێت و ئەڵێت گەورەکانی میسر و کاهینەکانی ئامون لایەنگری ئەون و بە هاوسەرەتی شازادەیەکی هاتی لەگەڵ ئەودا ڕازیە بن پاشان پاشای هاتی کە تێگا ئەتوانێ بەهۆی هاوسەرەتی کوڕەکەی لەگەڵ باکتاموندا وڵاتی میسر داگیرکە بە فەرماندەی سوپاکەی هاتی کە کوڕەکەی خۆی شوباتۆ بوو ئەڵێ لەگەڵ هورم هەبدا ئاشتی بکە و بڕیار بوو کە شوباتۆ لە دوای ئاشتی هاتی و میسر بێتە وڵاتی فیرعونەکانەوە و شازادە خانم باکتامون بکاتە هاوسری خۆی لەو کاتێک کە من خەریکی خوێندنەوەی لەو حەکان بووم هورم هەب لە ئامی تووڕە بوو ئەیوت ئامی ئایا لە دوای ئەو زەحمەتانەی کە من بۆ تۆ و میسرم کێشا پاداشتی من ئەمە بوو ئەگەر من بمزانیا کە تۆ ئەوەندە بێ توانای کە ناتوانانی بەرژەوەندەکانی من لە تەبەزدا بپارێزی خۆم هەوڵی پاراستنی بەرژەوەندەکانی خۆمەدا یان پیاوێکی لێوەشاوم بۆ ئەم کارە تەرخانە کرد من ئەگەر سەگێکی کوێرم لە تەبەزدا دابنایە کە ئاگای لە بەرژەوەندەکانم بێت لە تۆ باشتر ئەو کاری هەڵە سوڕاند و نەیەهێشت کە پیلانێکی ئەوها گەورە لە تەبەزدا بە زیانی من ئەنجام بدرێ بەڕاستی ئامی تۆ قێزاوی ترین پیاوێکی کە من لە ماوەی تەمەنم دابینیومە و لە دوای ئەم ڕووداوە هیچ چارەیەکم نییە جگەلەوەی کە بەهۆی سەربازەکانمەوە تەبەز داگیر بکەم و نەهێڵم ئەو هاوسەرێتیە سەر بگرێ ئامی وتی ئەم باسانەی کە لەم نامانەدا نووسراوە هەمویان ڕاز نین و تۆ خۆ دەزانی کە نە گەورەکان و نەکاهینەکانی ئەم وڵاتە بەوە ڕازی نین کە شازادەیەکی هاتی لێرەدا پاشایەتی بکە ترسی گەلی میسریشمان نییە کە دژایەتی پاشایەتی من بکەن چونکە هەرگیز دەست لە کاری فەرمانڕەوایەتی وەرنادەن و هەر کەسێک کە دەسەڵاتی هەبێ ئەتوانێ ڕەشمەیەک بخاتە ملیانەوە و کاریان پێ بکا بۆیە من نە لە گەورەکانە ترسێم و نە لە کاهینەکان و نە لە گەلیش بەڵام لە شووباتۆی کوڕی پاشای هاتی زۆر ئەترسێم چونکە ئەگەر ئەم پیاوە بگاتە تەبەس و لەگەڵ باکتاموندا گۆزە بشکێنێ و ئەو بکاتە هاوسەری خۆی بێگومان ئەبێتە پاشای میسر و ئێمە توانای پێشگرتن لە پاشایەتی ئەومان نابێ مەگەر بەهۆی شەڕکردن لەگەڵ هاتیدا و میسریش بەهۆی سێ ساڵ جەنگەوە ئەوەندە لاواز بووە کە مەحاڵە بتوانێت لەگەڵ هاتیدا بجەنگێ چونکە بە دڵنیاییەوە لەو شەڕەدا لە ناوەچێ کەواتە تەنها یەک کەس ئەتوانێت ئێمە ڕزگار بکات و ئەویش سینۆهەیە وتم سوێندتان ئەدەم بە هەموو خویەکانی میسر کە پزیشکێکی وەکو من کە نەزێڕی هەیە و نەدەسەڵات چۆن ئەتوانێ ئێوە ڕزگار بکات و ئایا ئومێدەوارن کە من بتوانم ئەو شازادە خانمە شێتەوا لێ بکەم کە هورم هەبی خۆش بوێ هورم هەبووتی سینۆها تۆ لە ڕابردوودا جارێک یارمەتی ئێمەتدا و ئێستا ئەبێ بۆ جاری دووەم یارمەتیمان بدەیت چونکە کاتێک کە مرۆڤ دەستی خۆی خستە ناو هەویرەوە ئیتر ناتوانێت وازی لێ بهێنێ و ئەبێ ئەوەندە هەویرەکە بشێلێ هەتا بۆ نانکردن ئامادە ئەبێ تۆ ئەبێ لێرەوە بۆ پێشوازی شازادا شوباتۆ بچیت و کارێکی وا بکەی کە ئەو بەر لەوەی بگاتە میسر زیندوو نەمێنێ من نازانم کە تۆ بۆ ئەوەی ئەو زیندوو نەمێنێت چی ئەەکەیت و تۆ خۆت ئەبێ ڕێگای لە ناوبردنی بدۆزیتەوە بەڵام من ناتوانم بە ئاشکرا ئەو بکوژم چونکە ئەگەر وا بکەم هاتی جارێکی تر پەلاماری میسرەداتەوە و ئەمڕۆ میسر ئەوەندە بێتوان نابووە کە بەرگەی شەڕی هاتی ناگرێ من بەبیستنی ئەم وتەیە زۆر ترسام و ئەژنۆکانم لەرزی و دڵم کەوتە لێدان و زمانم لە کاتی قسەکردندا تێک ئاڵا و بە زمان گرتنەوە وتم ئەگەر بینیتان کە من لە ڕابردوودا جارێکی هاوکاری ئێوەم کرد بۆ ئەوە بوو کە ئەمویست فیرعونێکی شێت لە دەست خودی خۆی ڕزگار بکەم چونکە ئەخناتون ڕەنجێکی زۆری ئەکێشا و درێژە کێشانی ژیانی ئەو میسری لەناو ئەبرد بەڵام ئەم شازادا شوباتۆی کوڕە پاشای هاتی خراپەی لەگەڵ مندا نەکردووە و من تەنها یەکجار لەو ڕۆژەی کە ئەیانەویست ئازیرۆ بکوژن ئەوم بینیوە و ئامادە نیم ئەو بکوژم چونکە نامەوێت دەستی من بە خوێنی پیاوێکی بێگوناهەوە سوور بێ بەڵام هورم هەب برۆی گرش کردەوە و چارەی بەیەکادا و بە قامچەکەی کێشای بە قاچی خۆیدا وتی سینۆها تۆ پیاوێکی ژیری و ئەزانی کە ئێمە ناتوانین وڵاتێکی گەورەی وەکو میسر کە ئەمڕۆ لە جیهاندا سربەرزە و لە دوای گرتنەوەی سووریا ئابرووی بەرز بۆتەوە بکەین بە قوربانی هەوەسی ژنێک کەمێ بیربکەرەوە و تێبگە کە ئایا ئەکرێ وڵاتێک فیدا بکەیت تەنها لەبەرەوەی کە ژنێک ئەڵێت من شوو بەم پیاوە ناکەم و پیاوێکی ترم ئەوێت سینۆ هەبی سلمێنە کە بۆ ڕزگارکردنی میسر ڕێگایەکی تر نییە جگە لەوەی کە ئەم پیاوە لە ناو ببرێ و تۆ ئەبێ بەر لەوەی کە ئەو بگاتە میسر بیکوژی و باشترین ئامرازێک کە تۆ لەگەڵ ئەم پیاوەدا ئاشنا بکە ئەوەیە کە بەبێ دواکەوتن بەڕێ بکەوی هەتا لە بیابانی سینادا ئەگەیتە ئەو بەپێی ئەو زانیارە دروستانی کە من هەمە ئەگەر تۆ یەکسەر بەڕێبکەوی و خۆت بگەێنیتە بیابانی سینا لە وێزگەی سێمی مەرزی میسر ئەگەیتە ئەم شازادەیە و لە دوای ئەوەی کە ئەوت بینی پێی بڵێ کە نوێنەری شازادە خانمی باکتامونم و ئەو منی نردووە بۆ ئەوەی مردی ئایندەی ببینم و بزانم کە ئایا شایانی ئەوەی هەیە کە ببێتە مێردێکی بەهێز بۆ ئەو یان نا من دڵنیام کە ئەگەر تۆ بەم شێوەی خۆتی پێبناسیێنی شازادەی هاتی باوەڕ بە وتەکانە دەکات و لەبەرەوەی کە شازادەکانیش وەکو خەڵکانی ئاسایی هەوەزبازی و کونجکاویان هەیە هەوڵی ئەوە ئەدات کە لەبارەی هاوسری ئایندەی خۆیدا زانیاری دەستکەوێت و بزانێت کە ئایا جوانە یان نا سینۆها پاشان تۆ توانی بە زمانێکی نەرم و شیرینەوە بە جۆرێ لەبارەی شازادە خانم بدوێی کە ئەو چیتر هەوڵی لێکۆڵینەوە نەدات و لەوە نەپرسێ کە ئایا تۆ بەڕاستی لەلایەن باکتامونەوە هاتوویانە ئەگەریش لەوە بکۆڵێتەوە کە ئایا تۆ لەلایەن ئەو هاتوویانە دەرفەتی ئەم کارەی نابێ و هەتا یەکێک ئەنێرێتە تەبەس و ئەویش لە باکتامون ئەپرسێوە گەڕێتەوە تۆ کاری خۆت کردووە بەڵام من لە قوبولکردنی ئەو کارەی هورم هەبوو ئامی ئایا نەویست بە منی بکەن بێزار بووم و هورم هەب کە زانیتی من حەز ناکەم ئەو کارە بکەم وتی سینۆها بۆ مەرگ یان ژیان بڕیاری خۆت بدا چونکە ئێستا لەبەر ئەوەی کە تۆ لە نهێنەکەی ئێمە ئاگادار بوویتەوە ئەگەر نەتەوێ یارمەتی ئێمە بدەی لەگەڵ ئەوەشدا کە هاوڕێکی دڵسۆزی منی بەڵام ناهێڵم زیندوو بمێنی سینۆها ئەم ناوەی کە دایکت لی ناوی ناوێکی شومە چونکە خاوەنی ئەم ناوە نهێنیەکانی فیرعونی زانی و ئەو کەسەی کە ئەم نهێنیانە بزانێ تا ئەو ڕۆژەی کە ئەمێنێ ئەبێ هەوڵی ئەوە بدا کە زانینی ئەو ڕازانە نەبێتە هۆی مردنی ئێستا بڵێ کە ئایا ئامادەی لە میسر بڕۆی و پێشوازی لە شازادە شوباتۆ بکەی و بەر لە گەیشتنی بۆ میسر بیکوژیان نا و ئەگەر وەڵامی نابدەیتەوە بەم کێردەی کە بەقەدمەوەیە لێرەدا دەمارەکانی گردنت و بۆری هەناسەت ئەبڕمەوە بەڵام بڕوابکە کە لە ڕووی ناچاریەوە ئەم کارەکەم و ئەگەر تۆ هەزار ئەوەندەی ئێستاش لەگەڵ مندا دۆز بوویتایە دیسانەوە هەر تۆمە کوشت ئێمە و تۆ لە ڕابردوودا تاوانێکمان کردووە کە کوشتنی فیرعون بوو بەڵام ئەم تاوانەمان بۆ ڕزگارکردنی میسر ئەنجامدا و ئێستا دیسانەوە ئەبێ بۆ ڕزگارکردنی ئەم وڵاتە دەست لە تاوانێکی تر وەربدەین چونکە ئەگەر ئەم تاوانکاریە نەکەین میسر گرفتاری دەسەڵاتی هاتی ئەبێتەوە وتم هورم هەب من لە مەرگ مەترسێنە ئەگەر نەتزانی ئەو بزانە کە پزیشک لە مەرگ ناترسێ هورم هەب دەستت لەسەر دەستکی کێردەکە هەڵبگرە چونکە کێردەکەی تۆ لە چاو کێردی نەشتەرگەریەکەی من کولە و من ڕقم لە کێردی کولە وە ئەوە بزانە کە من لە ترسی مەرگ داواکاریەکەت جێبەجێ ناکەم بەڵکو لەبەر ئەوە داخوازیەکەت ئەسەلمێنم چونکە ئەزانم کە ڕازەکەیت و پێویستە میسڕ لە مەترسی هاتی ڕزگار بکرێ هورم هەبوتی ئافەرین وە تۆ لە دوای ئەوەی کە گەیشتیتە لای شازادەی هاتی و ئەو ببیستێ کە تۆ لەلایەن ژنی داهاتوی و هاتوی دیاری گران بەهات ئەداتێ و ئەو کاتە دەوڵەمەند ئەبی وتی من چاوەڕوانی دیاری ئەو نیم و ئەگەر پیاوێکی چاوچنۆک بوومایە ئەو هەموو زێڕ و پارە و گەنم و بەندە و کێڵگەی کە هەم بوو ڕامەگرت و تۆخوا دەزانی کە من هەموویم لە دەست چوو جگە لەوەش من تەقریبن دڵنیام کە ئەکوژرێم چونکە دار و دەستەکەی شازادە شوباتەوە کاتێک کە بزانن من کوڕی پاشاکەی ئەوانم کوشتووە ئەم کوژنەوە من هێشتا نازانم کە چۆنەتوانم ئەم پیاوە لە ناو ببەم بەڵام بۆ ڕزگارکردنی میسر ئەم کارە ئەنجامەدەم و تێئەگەم کە ئەمەش وەکو کارە ساتەکانی تر بەسەر مندا هاتووە و لە چارەنووسی مندایە و لە سەتای جیهانە و ئەستێرەکانی ئاسمان ئەم چارەنووسیان بۆ منداناوە کەواتە تۆ ئەی هورم هەبوو تۆ ئەی ئامی کە لەو ئارە زۆدان ببنە پاشای میسر تاجی پاشایەتی میسر لە دەستی من وەربگرن و بیخەنە سەر خۆتان و لە ئایندەدا ناوی من بە چاکە باس بکەن و بڵێن کە پزیشکێکی بێدەسەڵاتی میسری ئێمەی گەیاندووەتە پاشایەتی کاتێک کە من ئەم قسانەمە کرد لە دەروونمدا هەستم بە لە خۆبایی بوونە کرد چونکە هاتەوە یادم کە من لە ڕەچەڵەکی ڕاستەوخۆی فیرعەونە گەورەکانی میسر واتە لە نەژادی خویەکانم و بێگومان میراتگری یاسایی تاج و تەختی میسرم و شایستەی من بۆ بوونە فرعون زۆر لە ئامی زیاترە کە لە سەرەتادا کاهینێکی بچووک بووە و بەنسبەت هورم هەبیشەوە ئەوە هەر بە ئاشکرا دیارە کە من لەو لە پێشترم بۆ پاشایەتی کردن چونکە دایک و باوکی ئەو ئێستاش بۆنی ڕیخیان لێ دێ. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین تاوکاتە ڕێز و سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕۆمە پێشکەشکار